خەڵکی زۆر جار وا تەسەور ئەکەن کە خۆشەویستی و نەفرەت و بێزاری دوو جەمسەری نەیاری یەکترین. ئەم تەسەورەیە هەڵەیە، خۆشەویستی و نەفرەت لە ڕاستیدا لە یەک جۆر وزەوە سەرچاوەگرن، خۆشەویستی ئەتوانێت بگۆڕێ بۆ نەفرەت و بە پێچەوانەشەوە، نەفرەتیش ئەتوانێت بگۆڕێ بۆ خۆشەویستی. ئەوان توانای جێگۆڕکێکردن و گۆڕان بۆ یەکتریان تێدا هەیە، کەواتە خۆشەویستی و نەفرەت دژ بە یەک نین، بەڵکو تەواوکەری یەکترین. لە ڕاستیدا ئێمە دەتوانین ڕقیشمان لەو کەسە بێت کە عاشق و هۆگرین و خۆشەویستی و ڕق و نەفرەت هەردەم لە پاڵ یەکتردان، ئەوان دوژمنی یەکتر نین، بەڵکو هاوەڵ و دۆستی یەکترن. دژایەتی ڕاستەقینە لە نێوان خۆشەویستی و ترساندایە، ئەوانە هیچ کاتێک لە پاڵ یەکتردا نابینرێن. ئەگەر ترسان لە ڕادە بەدەر بڕواتە بن کڵێشەتەوە، خۆشەویستی لەناوەچێت. ترسان ناتوانێت بگۆڕێت بۆ خۆشەویستی و خۆشەویستیش هەرگیز ناتوانێت لە شووی ترسدا خۆی دەربخات. ئەوان شیاوی بۆ یەکدی گۆڕان نین، تەنها خۆشەویستیەکە دەتوانێت مرۆڤ بە سامان و دەوڵەمەند بکات، ترسان مرۆڤ کە لە لاو گۆج دەکات و هەتا ئەمڕۆ زیاتر لاوازی بنوێنی بەو ڕێژەیش ترسێکی زیاتر سێبەر بەسەر ناخیدا دەکات کە تاکەوێتە سوڕێکی پوچ و بەتاڵەوە خۆشویستی پەڕ و باڵت پێ دەبەخشێت و یارمەتی دەدا کە لە جواندا مورتاح بو بیرت ئاسودە بێت ئازایەتیت خەڵا دەکات تا ژیان لەو بوارە جۆراوجۆرەکاندا تاقی بکەیتەوە خۆشەویستی مەیدان و پانتایەکی تۆکمە و تەواو